بەناوی خدای بەخشندە و میهرەبان سوێن بە بەرەبەیان سوێندم بەو شەوانەی کە دەشەون هەندێک دەڵێن دەشەوی کۆتایی ڕەمەزانە هەندێکیش دەڵێن دەشەوی سەتای مانجی دل حجەیە کە کاتی ئەنجامدانی حەجە هەردوو بۆنەکەش پیرۆزن سوێن بەو شتانە کە جووتن هەروەها سوێن بە هەموو ئەو شتانەی کە تاکن یاخود سوێن بە شەوە جووت و شەوە تاکەکان بە هەموو شەوێک کاتێک تێدەپەڕێت لە سەرەنجامی سوڕانەوەی زەوی بە دەوری خۆیدا ئایا لەو شتانەدا سوێندی شایستە نییە بۆ کەسێک خاوەنی عقل و بیر و هۆش بێت ئایا نەتزانیوە پەروەردگاری تۆ چی کرد بە هۆزی عاد کە ئەویش هۆزی ئیرەم و خاوەنی پایەی بەرز و کۆڵەکە و نێرگەی درێژ بوون قەومی عاد لە شاری ئیرەم کە باڵا بەرز و تێکسم ڕاو بوون خانوبەرە و کۆشک و تەلاری گەورە و بەرزیان دروست دەکرد لە سەردەمی ئەواندا لە هیچ شار و شوێنێکدا کۆشک و تەلاری وەک ئەوەی ئەوان دروست نەکراوە ئایا نەتزانی وە قەومی ثەمودیش خدا چی لێکردن ئەوانەی لە دۆڵ و شیوەکانەوە بەردیان دەتاشی و دایان گواستەوە بۆ ناو قەدی چیاکان و لەوێ خانویان دروست دەکرد هەروەها فیرعەونی خاوەن ئەهرامەکان چ کۆشک و بینایەکی مەحکەمیان وەکو مێخ دادەکوتی بە زەویدا ئەوانەی کە ستەمیان بەرپا کرد لە وڵاتدا و خەڵکیان دەچەوساندەوە جا خراپە و تاوان و گوناهی زۆریان ئەنجام دەدا وای ماوەیەکی دیاری کرا و پەروەرگاری تۆ سزا و خەشم و قینی خۆی ڕژان بەسەریاندا و تەفر و تونای کردن بەڕاستی پەروەردگاری تۆ هەمیشە و بەردەوام ئامادەیە کە تۆڵە لە ستەمکاران بسێنێت جا کاتێک ئادەمی زا لەلایەن پەروەردگاریەوە تاقی دەکرێتەوە ڕێزی لێ دەنێت و ناز و نیعممەتی بەسەردا دەڕێژێت دەڵێت بە خوددا وا دیارە پەروەردگارم خۆشی دەوێم ڕێزم هەیە لای بەڵام کاتێک تاقی دەکاتەوە و ڕست و ڕۆزی کەمی پێدەبەخشێت و لی دەگرێتەوە دەڵێت وا دیارە پەروەردگارم منی خۆش ناوێت و ڕقی لێمە و ڕیسوای کردووم نەخێر ئەو شتانە هیچ چیوانیە نەبەخشین مانای ڕێز و قەدرە نە لێگرتنەوە مانای بێڕێزی و بێقەدریە بەڵکو ئێوە سەرڕای ئەو بیر و بۆچونە چەوتانەتان ڕێزی هەتی و ناگرن و نازی پێنادەن هانی یەکتر نادەن بۆ ئەوەی خۆراک ببەخشن بە هەژار و نەداران میراتی دەخۆن و هەمووی دەماشنەوە حەقی خزمان و نەدارانی لێنادەن ماڵ و سامان و داراییشتان زۆر خۆش دەوێت ڕەچاوی حەڵاڵ و حەرام ناکەن نەخێر هەر ئاوا بۆتان نالوێت کاتێک دێت کە زەوی ورد و خاش دەکرێت و لەلا کاو دەدرێت بە یەکدا پەروەردگارت دێت و فریشتەکانیش پۆل پۆل هاتنی پەروەردگاری مەزن خۆی نەبێت کەس نازانێت چۆنە ئەو ڕۆژە دۆزەخ دەهێنرێت و نیشان دەدرێت جا ئەو ڕۆژە ئادەمیزادی بێباوەڕ دەزانێت چ پەندێکی بەسەر خۆی هێناوە بەڵام تازە بەخۆدا هاتنەوە و پەشیمانی هیچ سوودێکی نییە و دادی نادا ئەوسا بە کەساسی و هەناسەی ساردەوە دەڵێت خۆزگە بۆ ئەم ژیانم دەست پێش خەریم بکردایە جایترە و ڕۆژە کەس وەکو خدا بەخشم و قین نییە لە بێ باوەڕان لەبەرەوە سزایەکیان دەدات کە کەس ناتوانێت سزای لەو چەشنە بدا کەسیش وەکو ئەو زاتە بێ باوەڕان نابەستێتەوە و بەندیان ناکات شانی باسە بە ئیمانداری سەرفراز لە سەرمەرگدا دەوترێت ئەی خاوەنی دڵ و دەرونی پڕ لە ئارامی ئەی ئادەمیزادی ژیر و هۆشمەند کە لە تەمەنی کۆتای دنیادا پەروەردگارت ناسی و بە جوانی دەتپەرست بگەڕێرەوە بۆ لای پەروەردگارت کە تۆ لەو ڕازیت و ئەویش لە تۆ ڕازیە دە بچۆرە ڕیزی بەندە چاکە نازدار و بەڕێزەکانمەوە بچۆرە بەهشتە خۆشە ڕازاوەکەمەوە.